شەهرەزاد وتی هەی پاشای زیرەک پیاوی بامەک هەر هێندەی خۆش بوو ماسیگرە کە شەریکەکەی ناسیەوە دەستی پێکرد چۆنی شەریک ئەرێ زۆر ناژەن کەی ئەوە ڕەوا بوو تۆ منت بە دیار ماسیەکانەوە ڕوواند و ئەو هەمووە چاوەڕێم کردی هەر نەهاتێەوە تخوا عیب ناکەی ئەوەندە خەڵک پەیدا بوون و ماسیەکانیان هەر بفراندن فراندیان منیش هەر خۆم بووم بە تەنیا و پێڕان ئەگەشتم هەمووی لە ژوور سەری تۆدا بوو گەر زوو بگەڕایتایەتەوەبایی سەد دینارمان ئەفرۆشت ئێستا شاتوم داوای حەقی خۆم بکەم ئەوە تا گرتومیان ئەرێ باشە ئەی کێ تۆی لێرە داگرتووە خەلیفە هەروونە ڕەشی دەستی کردە پێکەنین وتی خەلیفەوەرە پێشەوە یەکێک لەم پارچەکە غەزانە بە بۆ خۆت خەلیفەی ماسیگروتی باشە جاران تۆ لای من ماسیگر بوویت ئەمە لەکەیەوە بوویت بە بەخت گرەوە بوویت باستێرە ناس ئەینەت بیستۆ تویانە حەوت پیشەوەرە هەر دەربەدەرە هیچم لێ مەشارەوە چی تیا نووسراوە خەلیفە هارون ڕەشید پارچە کاغەزەکەی دا دەست جعفەروتی بیخوێنەوە جعفەریش خوێندیەوتی لا حولە ولا قوتە ئللا بالله علی العظیم هارون ڕشید وتی خێرە جعفەری ژوتی ئەی میری مسلمانان تیا نووسراوە سەد قامچی لەم ماسی گرە بدرێ هارون ڕەشید فەرمانی دا و سەد توڵی تەڕیان لێدا کە خەلیفەی ماسیگر بە نکەنک هەستایەوتی بە لەعنەتی خوا بیت ورگ شۆلەکە بۆ خۆت و یاری و زەوقت جعفەری بەرمەکی وتی گەورم ئەم هەژارە هاتۆتە سەر دەریا چۆن ئەبێ بە تینوێتی بگەڕێتەوە باکە غەزێکی تر هەڵبگرێت و شانسێکی تری بدەینێ بەڵکو ئەمە خوایە شتێکی باشی بۆ دەربچێت و لەم هەژاریەی ڕزگار بکە خەلیفە هارونە ڕەشیدیش وتی بەو خوایە جەعفەر ئەگەر بۆی دەربچێ کە بکوژرێ ئەی کوژم خوێنەکەشی ئەچێتە ملی تۆ چونکە تۆ ئەبیتە هۆی ئەو جەعفەری ژوتی جاگەر بمرێ خۆی ئەحەوێتەوە خەلیفەی ماسیگر هەڵیدایە دەخێرت نەنووسێ باشە من بەغدام لێ تەنگەبەر کردوون چی ئاوا کوشتنم بۆ خوازن خەلیفە هارونە ڕەشید وتی گرنگ نییە با کاغەزێکی تر هەڵبژێرێت ماسی گر دەستی ڕاکێشا و پارچە کاغەزی سێمی هێنا کە سەیریان کرد نووسرا بوو تەنیا یەک دینار بدرێ بە ماسیگر ئەمجا جەعفەر بە خەلیفەی ماسیگیری وت داوای بەختیاریم بۆ کردی چی بکەم تەنیا دینارێکت بۆ دەرچوو خەلیفەی ماسیگروتی سەد قامچی بەیەک دینار خێرێکی زۆرە لات بەدەوار بێ هارونە ڕەشی دەستی کردە پێکەنین کە ماسیگر لە ژوورەکە هاتە دەرەوە جعفەر دەستی گرت و لەگەڵی داڕۆشت کە لە دەرگا و دەرچوون سندەڵ لی پرسی ئەو کاتەی خەلیفە هارون ڕەشید قسەی لەگەڵ کردی پێم وایە بڕێ پارەی پێدا ماسیگر هەڵگەڕایوتی ئەوم وەرگتووە دەستی برد یەک دینارەکەی بۆ هەڵداوتی ئەوم وەرگتووە بیخە سەر گۆڕی باوکت ئەی کە سەد قامچیەکەم خوارد بۆچی شەریکیت نەکردم ئەم جانۆکەرەکەی دەستی کرد بە گیرفانی خۆی دا و تورەکێکی پارەی دەرهێنا و هەڵی ڕشت و تەکاندی کە پارەکانی کۆکردەوە سەد دینار بوو ئەم جابانگی ماسیگری کردووتی ئەم پارێ بە و ئیدی باسی ماسی مەکە بڕۆ بەڕێ خۆتەوە خەلیفەی ماسیگر وەری گرت و دڵی پێخۆش بوو لێدانەکەی هەربیر چووەوە کە خوا بیەوێ قەدەرێک پێک بێنێت ئاوایە. خەلیفەی ماسیگر چووە بازار سەیری کرد ئاپۆرەی خەڵکی بینی لە دڵی خۆی داوتی ئەمانە چین ئەمجا دڕی بە خەڵکەکەدا هەندێ هاواری کرد ڕێگە بدەن کە سەیری کرد پیرێک سندوقێکی هەڵگرتووە نۆکەرێکی بەسەرەوەیە پیرەش هاوارەکات وەڵێ ئەی بازرگانانی دەوڵەمەن کێ دەست پێشخەریەکە پارە خاتە ئەم سندوق هە نەزانراوەوە کە ئەوەندە ئەزانرێ ئەم سندوقە لە ماڵی خاتوو زبەیدەی خێزانی هارونە ڕەشیدەوە هاتووە چەند بانگ بکەم یەکێ گوتی ئەمە مجازەفەیە بەو خوایە لەگەڵەمانەشدا لەسەر من سەد دینارە خەڵکەکە کە گویان لی بوو دەستیان کرد بە پێکەنین پێیان وابوو سعبەتەکە بۆیە وتیان دوای بێ بە بۆ خەلیفە و داوای سەد و یەک دیناری لێ بکە نۆکەرە خەساوەکە وتی بەڕاستی منیش هەروامە کرد بگرە ئەوە ماڵەکەت و زێڕەکەم بدەرێ خەلیفەی ماسیگر پارەکەی دەرهێنا و دای بە نۆکەرەکە و پەیمانی کڕین و فرۆشتنەکەی مۆر کرد نۆکەر خۆی گەیاندە و لای خات و زبەیدە و هەواڵەکەی پێدا ئەویش زۆر خۆشحاڵ بوو خەلیفەی ماسیگر هەر چەندی کرد و کۆشا سندوقەکەی لەبەر قورسەکەی بۆ هەڵنەگیرا ئەم جا لە دڵی خۆی داوتی خۆزگەم زانی ئەم سندوقەچی تێدایە وا هێندە قورسە هەرچۆنێک بوو گەیاندیە ماڵەوە بردیە ژوورەوە و کەوتە هەڵبچڕینی سەری سندوقەکە بەڵام بێسوود بوو ئەم جا بەخۆی وت ئەمە چکەرێت یەک بوو من کردم ئەم سندوقەم بۆچی بوو بەخوا بێ سەر قاپەکەی هەڵبسڕم و بزانم چی تایە ئەمجا هەندێ خەریکی قفڵەکەی بوو بەڵام سوودی نەبوو ئەمجا کەماندوو بووتی بۆ نەی خەمە سبێنێ هەرچەندی کرد جێی خۆی لەو ژوورە بچووکەدا نەبووە ناچار چووە سەر سندوقەکە و لێ ڕاکشە تاکو لێ بنوێ دوای ماوەیەک سندوقەکەی ژێری جوڵایەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی پاشای پاشایان گەورە و میهرەبان خەلیفەی ماسیگر لە خۆیدا ترسنۆک نەخوازەڵا سندوقەکەی ژێری لە نیوە شەو دابجوڵێتەوە ئەمجا پاڵ کەوتەوە تاکو و بنوێتەوە هێندەی زانی لە جاری پێشووتر زیاتر جوڵایەوە خەلیفە خێرا هاتە خواروتی ئەمەش جارێکی دی بەڵام ئیزعاجکەر بوو. زۆر گەڕا بۆ چراکە بۆی نەدۆزرا و هێندەشی پارە نەبوو چرایەکی پێ بکڕێ بۆیە هاواری کرد خەڵکی نەفریام بکەون جنۆکەکان بۆم هاتنە دەرەوە چراکەی لە خەڵکی گەڕک وەرگرت و چۆلای سندوقەوە و کەوتە هەڵکەندنی سەرقاپی سندوقەکە بەردی هێنا و قفلی سندوقەکەی پێشکان کردیەوە سێری کرد ئەوە کەنی زەکێکە لەو سندوقەدا نووسووە ئەڵەی پەری ئاسمانە لەو کاتەدا هێڵنجێکی دا، کڵۆبەنجێک لە کونەلوتی کەوتە خوارەوە، ئەمجا بە ئاگا هاتەوە. دواتر خەلیفەی ماسیگر لێی پرسی بۆ خاتری خوا خاتونەکەم لە کوێوە هاتیت؟ کەنیزەکە وتی بڕۆ یاسەمین و نێرگسم بۆ بێنە. خەلیفەش وتی بۆچی لێرە تەمەر هندی لێیە؟ ئەمجا زیاتر بە ئاگا هاتەوە. خەلیفەی ماسیگر وتی تۆ چیت؟ ئەویش پرسی، من لە کوێم ماسیگر وتی تۆ لە ماڵی منیت کەنیزەکە وتی من لە ماڵی هارو نەڕەشیدم ماسیگر وتی هارو نەڕەشی چێە تۆ کەنیزەکی منیت من تۆم کڕی بە سە دینار ئالەم سندوقەدا لی نووسبووی کەنیزەکە پرسی ناوت چیاوی ژووتی خەلیفە ڕەنگە سێری بەختم بە ڕووناک بزانی کەنیزەکە کە پێکەنی وتی تۆواز لەم قسانە بێنە شتێک هەیە بیخۆین خەلیفە وتی بشخورێتەوە لە ماڵماندا نییە خۆم دوو ڕۆژە نانم نەخواردووە ئەم جا پرسی پارەشت پێ نیە وێژوتی بەو خویە ئەم سندوقە لە ناو نابم چونکە منی ئیفلاس پێ کردووە هەموو پارەکەم داوە بەم سندوقە تاکو ئاوا هەژار بووم ئەم جاکە نیزەکە گەلێک پێ پێکەنیوتی دەبڕۆ لای دراوسەکان شتێ خواردن بێنە من برسیمە خەلیفە چووە کۆڵان و هاواری کرد خەڵکی گەڕک هەموو دراوسیان بە ئاگە هاتنەوە هەندێکیان پرسیان ئەوە چیتە خەلیفە ئەوێژوتی چیتان لێ بشارمەوە برسیمە ئیتر هاتنە دەر و هەریەکە و لە تێکنان یان پارچە گۆشتێک یان خیارێک یان پارچە پەنیرێکیان بهێنا ئەویشتەکانی کردە کۆشیەوە و هێنایە ژوورەوە شارەزاد وتی کەنیزەکە بە پێکەنینە وتی نانی چی بخۆمە ترسم پارویەکم لە قوڕگ بگیرێت و بخنکێم خەلیفەش وتی ئێستا ئەو گۆزێشت بۆ پڕ لە ئاوەکەم گۆزەکەی هەڵگرت و چوە کۆڵان و هاواری کرد خەڵکی گەڕک ئەوانی ژووتیان ئەمە چ بەڵایەکە بەم شەوە ئەوی ژوتی خواردنتان بەشدام بەڵام خنکام ئاوم بدەن ئەمجا یەکێ گۆزێک ئاوی بۆ هێنا ئەوی تر حەوجۆشێک ئاو یەکێکی دی کوچەڵێک ماسیگر هەموو ئاوەکانی بۆ هێنایە ژوورەوە کەنی زەکەکە دەستی کرد بە خواردن و خواردنەوەی ئاوەکان خەلیفەی ماسیگر پێیوت دەئیتر قسەی خۆتم بۆ بکە کەنیزە گوتی نەگبەت نامناسی من خۆراکی دڵانم کەنیزەکی تایبەتی خەلیفە هاروونە ڕەشید خاتو زبەیدەی ژنی خەلیفە غیرەی لێکردم و بەنجی کردم و خستمیە ئەم سندوقەوە ئێستاش سوپاس بۆخوا بەردەستی تۆ کەوتوم بەخوا هەر هێندە بۆ خەلیفەم بگەڕیتەوە هێندەت پارەداتێ دەوڵەمەند دەکا خەلیفەوتی هەر ئەو هارونە ڕەشیدە نییە لە کۆشکەکەی بەندی کردم کەنی زەکەوتی ئەرێ بەخوا هەر ئەو هارونە ڕەشیدەیە خەلیفەی ماسیگری ژوتی دەبە و خویە لەو زڕناژەنە ڕەزیلترم نەدیوە هێڕی کاڵفامە ئەو سەد قەمچی لێدام ئەم جایەک دیناری پێدام بەمەرجێ خۆم فێرە ڕاوە ماسیم کرد کەچی ئەو غەدری لە من کرد کەنیزەکە وتی، ئەو قسانە لەبیر خۆت بەوە، چاوت بکەرەوە، تۆزێکیش بەڕەوشت بە، کە بینیت بەخوا بە ئاواتی خۆت ئەگەیت، هەروەکو لەوە پێش نوستبێت و ئێستا بە ئاگا هاتبێت چاوی کرابێتەوە، تاکو خوا بەختیاری بکا، خێرا وتی، بە سەرچاوان وائەکەم. ئەمجا وتی، بسم اللە ت لێبێ، ئیدی بۆ خۆت بنوو. ئەمجا کەنیزەکە ناسک و نازدارەکە لێی نوست و خەلیفەی ماسیگریش لە دوورەوە نوست. بەیانی کە خۆروبان کەوت شار و دێ ژیانی تێکەوت هەستان و نانی بەیانیان خوارد. ئەمجا خۆراکی دڵان بە ماسیگری وت بڕۆ کاغەز و پێنووسم بۆ پەیدا بکە. کە بۆی هێنا دەستی کردە نووسین دواتر وتی بڕۆم نامێ بدە بە فلان بازرگان کە هاوڕێی خەلیفە هارونە ڕەشیدە. هەواڵی خۆی تیا نووسی بوو کەچی بەسەر هاتووە. ئەمجا بە خەلیفەی ماسیگری وت ئەم نامەیە ببە بۆ گوزەری زەڕەنگەرەکان لێ بگەڕێ بە شوێن دوکانی ئیبن قەرناسی زەڕەنگەردا و بیدەرێ خەلیفەی ماسیگر وتی بە چاوان نامەکەی برد و چووە گوزەری زەڕەنگەران و پرسیاری دوکانی ئەبوو قەرناسی کرد کە پێیانوت چووە ژوورە و سلاوی دەکرد ئەویش بە چاوێکی پڕکینەوە پرسی چی دەوێ ماسیگر نامەکەیدا دەستی زەڕەنگەر نەیخوێندەوە بایەخی پێنەدا وای زانی ئەمەش سوالکەرە داوای خێرەکە بە یەکێک لە شاگردەکانی وت ئادەی نیو درهەمی پارە بدەنێ خەلیفەی ماسی گریژوتی پێویستم بە پارە نییە تۆ نامەکە بخوێنەوە شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی، زەڕەنگەرەش نامەکەی هەڵگرتەوە و خوێندیەوە، تێگەیشت، خێرا نامەکەی خستە سەر سەری و هەستا، پرسی، براگیان ماڵەکەت لە کوێیە؟ ئەویش وتی، ماڵی منت بۆ چییە، ئەتەوێت کەنیزەکەم لە چنگ دەربێنی؟ زەڕەنگەر وتی، نا نا، ویستم هەندێ خواردن بکڕم بۆتان و پێکەوە بیخۆن. ماسیگر وتی چاگەڵی ئەڵێی زەردەواڵی ناو قەت باریکی ئەم جا دوو شاگردی بان کردوتی لەگەڵ ئەم پیاوە بچن بۆ دوکانی محسینی زەڕەنگەر پێی بڵێن هزار دیناری بداتێ ئەم جا ئەم پیاوە بهێنەوە کە خەلیفەی ماسیگر پارەکەی وەرگرت و هێنایانەوە بەردووکانی زەڕەنگەرەکە سەیری کرد وا ئیبن قەرنەس سواری ئەسپێک بۆ بای هزار دینارە چەند نۆکەرێک بە دوایەوە و چەندێکی تر لە پێشیەوەن هێزترێکیش زین کراوە و لەو لاوە چەند نۆکەرێک ڕەشمەکەیان بەدەستەوەە کە خەلیفەی ماسیگر گەیشت زەڕەنگەرەکەوتی ناوی خوا بێنە و سوار بە ماسیگروتی سوار نابم ئەترسم بمگلێنێ بازرگانەکەوتی ئەبێت سوار بی خەلیفە خۆی هەڵدایە سەر پشتی و بەر و دوا سوار بوو دەستی گرت بە کلکی هێسترەکەوە کەوتە هاوار هاوار و هێسترەکە جووتێکی وەشاند و ماسیگر کەوتە خوارەوە ئەو خەڵکەت دایانە قاقای پێکەنین ئەمجا هەستایە و خۆی تەکاندوتی پێم نەوتیت سواری ئەم کەرە گەورەێ نابم ئەمجا ئیبن قەرناس لە بازار جێ هێشت و خۆی چۆلای میری مسلمانان هەواڵی کەنیزەکەی پێدا دواتر گەڕایەوە و کەنیزەکەی بردەوە بۆ ماڵ ئەم جا خەلیفە گەڕایە و ماڵەوە تاکو هەواڵی کەنیزەکەی بزانێ سەیری کرد هەموو دەرودراوسەی کۆبوونەتەوە لە نێو خۆیان داڵێن بەڕاستی خەلیفە کەسێکە لێی ئەترسین ئەم کەنیزەکەی لەکوێ بوو یەکێکیان وتی ئەمە خۆی گەوادە ڕەنگە لە ڕێگە ئەم کەنیزەکەی بە سەرخۆشی بینی بێت و هێنابێتەوە ماڵ بۆیەش خۆی دیار نییە زانیوێتی تاوانی کردووە ئەمان لەم قسەکردنەدا بوون خەلیفەی ماسیگر گەڕایە وتیان حاڵت چۆنە نازانیت چیت لێ قەوماوە وتی نە بەخوا ئاگام لە هیچ نییە وتیان هەر ئێستا کۆمەڵێک نۆکەر هاتن و کەنیزەکان برد و ڕۆشتن ئەوەی تۆ دزی بووت هەواڵی تۆشیان پرسی نیان دۆزیتەوە خەلیفەی ماسی گەوتی چۆن کەنیزەکان بردووم یەکێ گوتی بەخوا تۆش بەردەستیان بکەوتی تایان کوشتیت ئەم جا پیانوت شێتە بێدەنگ بە ئەویش کەنیزەکەی بردەوە ماڵی خۆیان و لە ژوورێکدا داینا کەنیزەکە سەیری کرد سیسەمێکی تیابوو زێڕین دەکەنیزەکی بە دەورەوە بوو لە مانگی چواردە چون کەیبن قڕناس هاتە ژوورەوە بۆ لای کڕنوشی بۆ برد خۆراکی دڵان پێیوت ئەی چیت کرد لەو خاوەنم کە هەرچی پارەیەکی هەبوو منی پێکڕی ئێبن قڕناسی زەڕەنگەر وتی خاتونەکەم هزار دیناری زێڕم خەڵات کرد ئەم جا لە نوکەوە بەسەرهاتی ماسیگری بۆ جێڕایەوە خۆراکی دڵان دەستی کردە پێکەنیوتی لی مەگرە پیاوێکی سادەیە هەڵی دایوتی زەڕەنگەر ئەوە خۆشم هزار دیناری زێڕی خڵاتەکەم پشت بەخوا خەلیفە هارو نەڕەشیدیش هێندەی ئەداتێ دەوڵەمەند ببێ شەهرەزاد شەوی هەشت سەد و چل و نۆ. شەهرەزاد و تێوان لەم قسانەدا بوون پاسەوانێک هات و داوای کەنیزەکە خۆراکی دڵانی کرد چونکە خەلیفە هارونە ڕەشید ئەیزانی لە ماڵی ئیبن قەرنەسە خۆی بۆ نەگیرابوو ناردبووی خۆراکی دڵان دەستی خەلیفەی ماسی گری گرت و چوونە لای خەلیفە هارونە ڕەشید و کڕنوشی برد خەلیفە هارونە ڕەشید لەبەری هەستا و بەخێری هێنا ئەو جاکەوتە هەواڵ پرسین و ئاخۆ کێ کڕیوێتیەوە کەنیزەکەوتی کڕیارەکەم لە بەردەرگا داناوە ناوی خەلیفەی ماسیگرە پێشی وتوم حسابێکی کۆنی شەریکایەتی لە نێوانتاندا هەیە لە ڕاوەماسیدا خەلیفە پرسی جا لە بەردەرگای ئێستا کەنیزەکە وتی بەڵێ گەورم هارو نەڕەشید نردی هەر کەماسی گر هاتە ژوور خێرا کڕنوشی بۆ خەلیفە برد و دەستی کردە پاڕانەوە بۆ هارو نەڕەشید هەرەوەندە خەلیفە حواڵی پرسی ئیدی کەوتە جێڕانەوەی بەسەراتەکەی هەر لە نوو کۆتا کۆتایی خەلیفەش هەر پێی پێکەنی ئەم جاجێڕایەوە کە چۆن ئەم سندوقەی بە ئەو سەد دینارە کڕیوە کە پارەی سەد قەمچیەکە بوو خۆیشی نێزانی چی تایە خەلیفە هارونە ڕەشید هێندە بە خەلیفە ماسی گر پێکەنی کە تەواو دڵی کرایەوە ئەم جاوتی ئێمە لەسەر ڕەوایی خۆمان ماوین ئەمجا فەرمانی دا 5هزار دیناری زێڕی خڵات کرد کۆمەڵێک بەرگی شاهانەشیان پێبەخشی هێسترێکی بەزینەوە پێدرا چەند کۆیلێکی ڕەشی سۆدانی تاکو و پەزێرایی بکەن کە هەموو خڵاتەکانی وەرگرت و هاتە دەرەوە چەند کۆیلەیەکی ڕەش بەدوایەوە و خۆی بە سواری هێزترەوە لە شا بچکۆلە چوو خەلیفە هەروونە ڕەشید زۆر دڵخۆش بوو بەوەی کە خۆراکی دڵان نەمردووە و زانی ئەمانە کاری زوبەیدەی ئامۆزای خۆیەتی هێندەی دی ڕقی لی بۆوە کە زوبەیدە زانی خەلیفە هارو نەڕەشید بە پیلانەکەی زانیوە و خۆراکی دڵان نەمردووە زۆر تەریق و شەرمەزار بوو ئەم شعرەی بۆ خەلیفە هارو نەڕەشید نرد جاران چەند پاک و بیرت بەجێ بوو کەی ئاوا لە من دڵت کرمێ بوو ئەنجامی هەڵەی خۆم وەرگتەوە بێخەم بە ژنت زۆر چاک تەمێ بوو ئێستاکە شانی سەبرم ڕیشە بۆت دڵ پیسیم نەما هەر سەردەمێ بوو کە تەتەری خات و زبەیدە گەیشت و نامەکەی دایە دەست خەلیفە هاروونە ڕەشید و ئەویش خوێندیەوە تێگەیشت کە ژنەکەی دانی ناوە بە هەڵەکانی دا ئێستاش نردێتی داوای لێبوردنی لێکە لە دڵی خۆی داوتی خۆش لێبوردە و بەخشندەیە خەلیفەش نەیکردە نامەردی و نامێکی جوانی بۆ نووسی و دەری خستەمیش زۆر بیری ژنەکەیەکە لێ خۆش بووە کە خات و زبەیدە وەڵامی نامەکەی پێگەیشتەوە زۆر دڵخۆش بوو بۆ و نامەی وەڵامە لەو لایشەوە پ دینار موچەی مانگانەی بۆ خەلیفەی ماسیگر بڕیەوە و بەهۆی ئەویشەوە هەموو ماسیگرەکانی شاری بەغدا یەکی پ دیناریان وەکو موچە بۆ بڕایەوە خەلیفەی ماسیگر هاتە بەردەم خەلیفە هارونە ڕەشید و کڕنوشی بۆ برد کە چووە ئەو دیو دەرگاکەوە بە خۆبادان لە دیوەخان چوە دەر شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە خەلیفەی ماسیگر گەیشتە دەرگاکە نۆکەرەکە ناسیەوە و لێی پرسی ئەو هەموو پارێت لە کوێ بوو ئەویش سەربردەی خۆی بۆ گێڕایەوە نۆکەرەکە زۆر دڵخۆش بوو بەوەی کە ئەو بووەتە هۆی دەوڵەمەند بوونی ماسیگرە بۆیە وتی ئەی هیچم مژدانەی ئەو دەوڵەمەندێت نادەیت هەیە خەلیفەی ماسیگر دەستی بر تورەکەیەک پارەی هێنا دەرەوە هزار دیناری تیابوو بەخشی بە نۆکەرەکە ئەویش لێ وەرگرت و بۆی پاڕایەوە و سەری لە بەخشندەیەکەی سوڕما، ئەمجا چووە دەرەوە و سواری هێسترە ئامادەکە بوو، چەند نۆکەرێک دەستیان لەسەر سمتی هێسترەکە دانابوو، کەوتنە ڕێ، خەڵکیش بە سەرسوڕمانەوە لێیان ئەڕوانی. کە گەشتە ماڵەوە لە هێسترەکەی دابەزی، خەڵکی لێی کۆبوونەوە و پرسیاریان لێ کرد، ئەویش سەربووردەی خۆی بۆ گێڕانەوە، ئەمجا خانووێکی خۆشی کڕی، نۆژەنی کردەوە و تیا دانیشت، هێندە دڵخۆش بوو، ئەمەی بەسەر خۆیدا هەڵدا. ماڵم هەر ئەڵێی بەهەشتە گیانە نەخۆش تێی بچێ ساغ و خەندانە باڵای لە هەوران توندە بڵندە سەر بە ڕۆزیە زۆر ئاوەدانە هەرکە لەو خانۆدا جێگیر بوو کچێکی جوانین لە بنەماڵێکی دەوڵەمەند هێنا و ماری کرد تووشی خێر بوو ژیانی گۆڕا ئیتر کەوتە خێر و خۆشی و ئاسوودەیەوە کە خۆی ئاوا بە بەختیاری و ئاسوودەی بینی، زۆر سوپاسی خوای کرد، هەمیشە لە یادی خوادا بوو، هەموو جارێ وت، سوپاس بۆ خوایە بەندەی ئەژێنێ، بەسەریا چاکەی خۆی ئەبارێنێ، بەندەش هەمیشە سوپاسگوزارە نیعمەتەکانی، خوای بیر ئەمێنێ. ئیدی خەلیفەی ماسیگر پێی لە هارون ڕەشید نەبڕی و جاروبار سەردانیە کرد ماسیگر بە خۆشی بەختیاری پاژماوەی ژیانی بردە سەر تاکو و جیانکێشی گەشتە سەر جانی دەرهێنا لەبەر پەنا بەخوا خۆشەویستی پێغەمبەر درودی خوای لێبێ.